علمنا ما ينفعنا وزدنا علما مسلمانانی بەڕێز برایانی خۆشەویست خوشکانی ئیماندار لە ئەڵلقەیەکی تازە پێتان شاد دەبینەوە لە خزمەتکردنی چەند ئاەتێکی قڕانی پیرۆزدا کە داواکارم لەخوای پەروەردگار بیکاتەمای هیدایەت و ڕەحمەت و بەرەکەت بۆمان لەو ئایەتە پیرۆزانەدا خوای پەروەردگار فەرمان دەکات بە پێغەمبەرەکەی عەلەیهی سەڵات وەسەلام کە بانگی ئەو بەندانە بکات بانگی ئەو عەبدانەی خوا بکات کە تاوان و گوناهی زۆریان کردووە دەرسی ئەو ڕۆمان مسلمانانی بەڕێز بۆ ئەو کەسانە نییە کە زۆر بە تەقوان ئەو کەسانە نییە کە ئەهلی مزگەوتن بۆ ئەو کەسانە نییە کە نوێژ و تاعەت و عیبادەتیان زۆرتەوە بۆ ئەو کەسانەیە کە زۆر کەم تەرخەمن لە لە تاعەتدا بۆ ئەو کەسانەیە کە گوناهی زۆریان کردووە زێدەڕەوی زۆریان کردووە زۆر وەڵامی ئەو نەفسەی خۆیان داوەتەوە کە فەرمانی خراپی پێکردوون بزانین ئایا ئەوانە دەرگای تەوبە هەیە بۆیان مەجال ماوە کە بگەڕێنەوە بۆ لای خۆی پەرۆردگار ئایا کەسێک ئەوەندە ڕۆچوو بێ لە تاوان و گوناه و دنیادا ئەو هەموو گوناه و تاوانەی کردبێت ئایا ئەو جۆرە کەسانە خوای پەروەردگار لێیان خۆش دەبێت بۆیان هەیە بگەڕێنەوە لای خوا و جارێکی تر دەرگای ڕەحمەتی خوای پەروەردگار بۆ ئەوانە بکرێتەوە لێرەدا خوای پەروەردگار بانجی پیامبەرەکەی دەکا عليه الصلاة والسلام پێی دەفەرمێ قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله أي محمد علیە سەڵات وسلام و هەروەها هەر کەسێکیش کە مامۆستا و بانگەوازی کار بێت پێویستە ئەو فەرمانی خی پەرۆردگار جێبەجێ بکات پێویستە بانگی بەندەکانی خوا بکە ئەی ئەو بەندانەی خوا کە ئەسرف و على ئەمفوسهم کە زۆر زێدە ڕەویتان کردووە لە وەڵامدانەوەی نەفسی خۆتان و زوڵمکردن لە نەفسی خۆتان لا تقنطوا من رحمة الله ئێوە بێ ئومێد مەبن لە ڕەحمەتی خوا مەڵن ئێمە تازە گوناهی زۆرمان کردووە تازە تاوانی زۆرمان هەیە ئەوەی کە پیاوی کوشتووە ئەوەی کە زینای کردووە ئەوەی کە مەشروبی خواردۆتەوە ئەوەی کە درۆی کردووە ئەوەی کە غیبەتی کردووە ئەوەی کە ماڵی خەڵکی خواردووە ئەوەی کە نوێژ و تاعەتی وەکو پێویست نەبووە مەڵێ تازە من تەمەنێکم لەوەدا ڕابرد لە بێفەرمانی خوا تازە من و تەوبە و من و گەڕانەوە بۆ لای خوان نەوتووە نەخێر پەروەردگار ئاەتی تایبەتی بۆ تۆ دابەزاند و ئەی برای بەڕێزم ئەی خوشتی مسلمان دەفەرمێ ئەی محەممەد فەرمان بکە و بانکە ڕەحمەتی فراوانی خی پەروەردگار بۆ تاوان باران بکەوە پێیان بڵێ یا عیبادی الذین اسرفوا علی انفسهم لا تقنطوا من رحمت الله ئەی ئەو بەندانەی خوا کە زۆر زێدە ڕەویتان لە نفسی خۆتان کردووە بێ ئومێد مەبن لە ڕەحمەتی خوا ڕەحمەتی خوا وەسیعەت کول لە شەی هەموو شتێک دەگرێتەوە ڕەحمەتی خوا تەنها بۆ ئینسانی بە تەقوا و ئیماندار نییە تەنها بۆ ئینسانی چاکەکار نییە بەڵکو هەموو شتێک دەگرێتەوە تاوانبارانیش دەگرێتەوە گوناهکارانیش دەگرێتەوە ئینسانی خراپیش دەگرێتەوە پەروەردگارمان ڕەحمەتەکەی ئەوەندە گەورە و فراوانە هیچ شتێک لە ژێر ڕەحمەتی ئەو دەرناچێت هیچ کەسێک بێ ئومێد نابێت لە ڕەحمەتی خی پەرۆردگار ئەگەر ئەو کەسە خۆی بێوێ بە ڕەحمەتی خواکەوێ لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا لو أنا أو موسڵمانە ئەو ئیماندارە بڵێت چۆن من بێ ئومێد نەبم لە ڕەحمەتی خوا لە کاتێکدا کە من گوناهی زۆرم کردووە کە تاوانی زۆرم کردووە پەروەردگار دەفەرمێ وەڵامی ئەوەیان دەداتەوە دەفەرمێ ئین الله یغفر الذنوب جميعا پەروەردگار لە هەموو گوناهەکان دەبورێ لە هەموو تاوانەکان دەبورێ بەبێ ئیستتنا بەبێ ئەوەی کە هیچ تاوانێکیش پەروەردگار وەلا نێت بڵێ لەوەتان نابورم ئەگەر لە دونیادا هەرچی تاوانە کردبێتتان کوفرتان کردبێ شەریکتان بۆ خوا دانابێ پیاوتان کوشتبێ دزیتان کردبێ خیانەتتان کردبێ هەرچی تاوانێکت کردبێت دەرگای تۆبە دەرگای گەڕانەوە بۆ لای خوا دەرگای خۆچاکردنەوە کراوەیە پەروەردگار ئەوەندە بەڕەحمە ئەوەندە لێبوردەیە إن الله يغفر الذنوب جميعا پەروەردگار لە گوناهەکان خۆش دەبێ هەر هەمووی بەبێ ئیسستنا بەبێ جیاکردنەوەی هیچ گوناهێک ئەوەش بەڕاستی ڕەحمەتێکی فراوانە ئەی مسوڵمانان ڕەحمەتێکی فراوانە بۆ ئێوەی تاوانبار ئەی ئەو کەسانەی کە دوور بوون لە خوای گەورە پەروەردگار لە هەموو گوناهەکانتان خۆش دەبێت ئەگەر بێت و ئێوە تۆبە بکەن و بە تایبەتیش لەو مانگە پیرۆزەی ڕەمەزاندا کە مانجی ئازادکردنی خەڵکە لە ئاگری جەهنم مانجی لێخۆشببوونی تاوانە لەو مانگەدا لە هەموو شەوێکدا پەروەردگار کەسانێک لە ئاگری جەهەنەم ڕزگار دەکا کە ئەهلی جەهەنەم بوون واتا مستحق و شیاوی ئەو بن بچنە جەهەنەم خوا ڕزگاریان دەکا و نان خات بڕیاری چوونە بەهشتیان بۆ دەدا کەواتا دەرفەتە فرسەتە برای مسلمان خوشتی ئیماندار فرسەتە لەو مانگەدا ئەو فرسەتە لە دەست خۆت مەدە بگەڕێوە لای خوا تۆبە بکە و دڵنیاش بە موژدە بێت کە خوای پەروەردگار لە هەموو گوناه و تاوانەکانت خۆش دەبێ ئەگەر داوای لێخۆشبوون لە خوا بکەی بەڵام لێرەدا دەڵێن ئەی ئەگەر بێت و ئینسان تۆبە نەکات و نەگەڕێتەوە لای خوا چ گوناهێک هەیە کە لێخۆشبوونی نییە؟ خوای گەورە دەفەرمێ ان اللە لا یغفر ان یشرک به پەروەردگار کەسێک کە بمرێ و تۆبەی نەکردبێ لە شەریک بۆ دانانی لەو گوناهە خۆش نابێت هەر کەسێک هاوڵی بۆ خوا دانابێت هەر کەسێک لەگەڵ خوا یەکێکی تری پەرست بێت جا پێغەمبەران بن یا پیا وەکو چۆن گاورەکان عیسایان دەپەرست یاخود پیاو چاکان بن هەر وەکو چۆن قەومی نوح تا سەردەمی پیاوەمبەریش عەلەیهی سەڵات وسەلام دەچوون پیاوچاکانیان دەپەرستن بە گومانی ئەوەی کە لە خۆی پەرۆردگار نزیکیان بکەنەوە جا ئەگەر بێت و پەرستنت بۆ پێغەمبەرێک کردبێ یا بۆ پیاوچاکێک کردبێ یا بۆ مەلایکە و فریشتەیەک کردبێ یا بۆ جنۆکەیەک کردبێت یا بۆ دارێک یا بۆ بەردێک یا بۆ قەبرێک یا بۆ بتێک ئەگەر بێت و پەرستنت بۆ هەر هیچ شتێک لەوانە کردبێت واتە ئەو عیبادەتەی کە بۆ خوا دەکرێ چۆن تۆ هاوار دەکەی خوا هاوارشت کردبێتە ئەو چۆن تۆ پشت بەخوا دەبستی پشتت بەویش بەستبێ چۆن لە خوا دەترسی لەویش ترسابیت کە بەڵات توشکە یا قازانجت لێ لادا یاخود چۆن ئیعتیقادت وا بووە کە سوود و قازانج بەدەست خوایە ئەوی شتێکی بەدەست بێ و واستەت بۆ بکە و یاخود حیوانت سەربڕی بێ بۆی ئەگەر ئەو شتانە هەبێت ئەو جۆرە عیبادەتانت بۆ کردبێ چ جای ئەوەی کە سوزدەت بۆ بردبێ چونکە بەداخەوە بینی ومانە چەند کەسانێک کە لەخوا ناترسن ڕازین لەوەی کە خەڵکانێک سوجدەیان بۆ بەرێ چۆن سوجدە بۆ خوا دەبرێ ئاوا بینیمانە کە سوجدەیان بۆ بردوون و لە ڕسمیشیان گیراوە و بڵاویش بۆتەوە لە زۆر شوێندا بە ناوی دیندارێتیەوە کە خی پرودگار ڕازی نابێ کوڕنوش بۆ هیچ کەسێک ببرێت تەنها بۆ خوانەبێ ڕازی نابێت تەواف و سوڕانەوە بکەین بە دەوری هیچ شتێکدا تەنها بیتەکەی خۆی نەبێ کە کابەیە دروست نییە بە دەوری هیچ قبرێکدا تەواف بکەین و بسوڕینەوە دروست نییە داوا لە هیچ کەسێکن ئیلا لە خوانەبێ چونکە داواکردن عیبادەتە جا هەر کەسێک شەریکی بۆ خوا دانابێ خوا لە شەریک خۆش نابێ ئەگەر بە جەهالت کردبێتی و نەفامێتی و نەیزانی بێ خوا غەفور و ڕەحیمە بەڵام دوای ئەوەی کە دەزانێ پێویستە خۆی یەکلا کاتەوە بە خوای پەرۆدگار و تەنها ئەو بپەرستێ بەڵام جگە لە شەریک بۆ خوادانان هەموو گوناهێکی تر قابیلی لێ خۆش بوون هەیە لە ژێر ویست و ئێرادەی خوا دایە چ لێی خۆش دەبێ چ یاخود لێی خۆش نابێ بەڵام پێش ئەوەی بمریت ئەگەر تەوە بە بکەیت ئەگەر گوناهی شرکی شت کردبێ کوفری شت کردبێ خی پەروەردگار لە هەموو گوناهەکان خۆش دەبێت بۆ چونکە ئینه هو الغفور ڕحیم پەروەردگارمان غەفور و ڕحیمە تەنها ئەو لێ خۆش بوو لێ خۆش بووی گوناهەکانە تەنها ئەو بە سۆز و بە ڕەحمەتە لەگەڵ ئێمە ئێمە هەر کەسێک غەڵەتێکمان بەرامبەر بکا حەقێکی ئێمە بخوا تاوانێک بکا بەرامبەرمان دەست درێژیەک بکە ئێمە لی خۆش نابین داوای حەقی خۆمان دەکەین ئەی چۆن؟ خی پەروەردگار دروستیشی کردوین و هەڵەشی بەرامبەر دەکەین بەڵام لەگەڵ ئەوەشدا ئەوەندە بەڕەحمە ئەوەندە لێبوردەیە دەفەرمێکە بە گەڕێەوە و داوای عفو لێبوردن بکەی ئەوە من لە هەموو گوناهەکانت خۆش دەبم چ جای ئەوەش کە بێت و تەوبە کردنەکە تەوبەیەکی ڕاستەقینە بێ خوای پەروەردگار بۆت دەگۆڕێ بە چاکە کردن فەئولائیکە یوبەدیل اللە سەیئاتیهم حەسەنات بەڵام کە پەروەردگار بانگی کردین دەرگای ڕەحمەتی کردەوە بۆ ئەوەی تۆبە بکەین بۆ ئەوەی بگەڕینەوە لای خی پەروەردگار ئایا تۆبەکردن چۆنە نیشانمان دەدا کە تۆبە هەر ئەوەنی ئێمە تەسبیحێک بەدەستەوە بگرین و بڵێن خوایە تۆبە خوایە تۆبە بەڵکو تۆبە ڕێگای خۆی هەیە تۆبە قانونی خۆی هەیە دەستوری خۆی هەیە کە خی پرودگار لە قورآاندا لە دوای ئەو ئاەتە پیرۆزەوە باسی دەکا کە دوو مەرجی بۆ داناوە مەرجی یەکەمیان دەفەرمێ و ئەنیب و ئیلا ڕبیکم و ئەسلیم و لە لە تۆبەکەتاندا بەوە دەبێ کە بگەڕێنەوە بۆ لای خوا بەدڵ بگەڕێنەوە بۆ لای خوا ئەو دڵەتان کە تا ئێستا بێ ئاگا بووە لە خوا ئەوجا با ڕووی لە خوا بێت ئەوجا با دائیم خوای پروردگاری لە یاد بێ ئەو دڵەتان کە تا ئێستا لە خوا نەترساوە با لەمە دوا لە خوا بترسێت ئەو دڵەتان کە تا ئێستا خۆشویستنی خوای تێدا نەبووە با خوای پروردگاری لە هەموو شتێک خۆشتر بوێت ئەو دڵەتان هیچ ماڵ و منداڵ سوودت پێ ناگەیەنێ هیچ ماڵ و دەسەڵات سوودت پێ ناگەیەنێ ئیلا ئەوە نەبێ کە بە دڵێکی سەلامەتەوە چووبیتە لای خوا ئەو دڵت پاک بووبێ غەیری خوای تێدا نەبووبێ شیرکت نەکردبێ بۆ خوا ئەو دڵت ڕووی نەکردبێتە غەیری خوای پەروەردگار ئەوە بە دڵ بگەڕێوە لای خوا ئەوە تەوبەیە بەڵام تەنها گەڕانەوەی دڵ حیساب نییە نابێ ئێمە بڵین تەنها دڵ حیسابە نوێژ نەکەیت و ڕۆژ و نەگریت و کاری چاکە نەکەیت بەلاشەش دەری نەخەیت کە دڵەکەت باشە نابێ بۆیە خی پرودگە دوای ئەوەی فەرموویکەوە ئەنی بوو ئیلا ڕبیکم کە فەرمووی بە دڵ بگەڕێنەوە لای خوا ئەو جا فەرموشی و ئەسلیم و لەه و تەسلیمیشی ببن واتات ئیسلام بریتە لە ئەعمانی ظاهر بریتیە لە قول لسان بریتیە لەوەی کە بە زمان بڵین ئەشهد و لا اله الا الله شاهدی دەدەم کە هیچ پەرستراوی حق نیت جگە لە خوا و هەروەها شاهدیش دەدەم کە محەممەد نێراوی خوایە من تەنها شوێن ئەو دەکەوم ئەوە بەدەم و بەلاشەش پێنج فەرزەکانت بکەی ڕۆژی مانجی ڕەمەزان بگری ئەگەر ماڵت هەبوو گەیشتە ئەندازەی زەکات لێدان و ساڵی بەسەردا سوڕایەوە زەکاتی لێبدا ئەگەر توانای حەجت هەبوو بۆت گونجا حەج بکە ئەوە بریتیە لە ئیسلام بەلاشەش چی کارێک چاکە بەگوێری توانا بیکە چی کارێک خراپە لی دوورکەوە ئەوە بریتیە لە ئیسلام بوون کەواتە تۆ بەدڵ پێویستە دڵەکەت ڕوو بکاتەوە خی پەروەردگار و بەلاشەش پێویستە تسلیمی خی پەروەردگار بی بە شێوەیەکی وا کە تەسلیمی خی پەروەردگار بیت بەلاشە بیسەلمێنیت لاشەت بۆ خوا بێ و هەروەها زمانەکەشت شاهدی پێ بدەی بۆ خی پەروەردگار و ئەسلی مولە جا بۆ ئێمە پێویستە بەدڵ بگەڕێنەوە لای خوا و بەلاشەش بی سلمێنین تەنها تەسلیمی خوابین تەنها خۆمان تەسلیم بەخوای پەروەردگارەکەین لەبەرچی پەروەردگار دەفەرێ من قبل ئەیەتیەکم العذاب پێش ئەوەی عذابتان بۆ بێ ثم لا تنصرون پێش ئەوەی عذابتان بۆ بێ کە عذابیشتان بۆ هات سزای خواتان بۆ هات ئەگەر تۆبەتان نەکردبێ و نەگەڕابنەوە لای خوا بە دڵ و بەلاشە ئەو کاتە عذابی خوای پەروەردگارتان دێ بۆ دێ ثم لا تنصرون ئەو کاتە ئێوە سەر ناخرێن خوای پەروەردگار هیچ کەسێک ناتوانێت لە عذابی خوارزگارت کا مەڵێ لە دونیا لەوانەیە تۆ پشت و قەوەتێکت هەبێت ئەگەر لەگەڵ دوژمنێکی خۆت ناکۆکیت هەبێ ئەو پشت و قەوەتەی تۆ ئەو منداڵ و عشیرەتەی تۆ ئەو هێزی و دەسەڵاتی تۆ ڕزگارت کا بەڵام لای خوای پەروەردگار ثم لا تنصرون کە عەدابی خوای گەورەت بۆ هات هیچ کەسێک ناتوانێت بتپارێزێ و هیچ کەسێک ناتوانێت سەرت خاو لە عەدابی خوا ڕزگارت کا کەواتە بۆ تەسلیم بین تۆبە بکەین و بگەڕێنەوە لای خوا بۆ ئەوەی پێش ئەوەی عذابمان توش بێت عذابیش برا بەڕێزەکانم خوشکانی بەڕێز کە عذابی خوا هات واللهی ناگەڕێتەوە بە هیچ کەسێک بیر بکەنەوە لە تاریخدا لە مێژووی ڕابردوودا ئەو کەسانێک کە عذابی خوایان بۆ هات سزای خوایان بۆ هات عقوبەی خوایان بۆ هات ئا هیچ کەسێک توانی لە سەریان لابەرێ کەس نەیتوانی ئەو هەموو ماڵ و سامان و دەسەڵاتی هەیان بوو دیفاعی پێ نەکرا لێیان ئایا ئەوە مەرجی یەکەم وتمان مەرجی تۆ بەکردنی یەکەم ئەوەیە بەدڵ بگەڕینەوە لای خوا و بەلاشەش تەسلیمی خوابین مەرجی دووەمی تۆ بەکردن وتەبی و ئەحسەنەما ئونزی لە ئیلەیکم من ڕبیکم ئەو جا نەک هەر ئێوە بەدڵ تەسلیمی خوابن و بەلاشەش نوێژ و ڕۆژوو بکەن پێویستە شوێنی باشترین شت بکەون کە لەلایەن خوادا بەزیوە بۆتان لەلایەن خوای پەروەردگار زەبور دابەزیوە، تەورات دابەزیوە، ئینجیل دابەزیوە، قورئانیش دابەزیوە. خوای پەروەردگار دەفەرمێ شوێن باشترین شت بکەون کە لەلایەن خوای پەروەردگار بۆ ئێوە دابەزیوە کە بریتییە لە قورئان. پێویستە ئێمە شوێن قورئان کەوین. ئەو قورآانەی کە لەلایەن پێغمبەرەوە هاتو عليه سەڵات وسلام کە نێراوی خوایە لەلایەن خواوە نردوێتی کە بیگەێنێ بە ئێمە واتبعوا احسن ما انزل اليكم من ربكم لەلایەن کێوە دابەزیوە بۆ ئێوە لەلایەن خواوە بۆ ئێوە دابەزیوە کەواتە بەڕاستی ئەوە شەڕەفە لە ئێمەی ناوەخوای گەورە کە باشترین کتابی بۆ ئێمە نرد و ئێمەشی خستە ئاخیری ئومەتان بۆی پند و ئامۆژگاری لە ئومەتانی پێشخۆمان وەربگرین ببینین بە چاوی خۆمان ببیستین بە گوێی خۆمان کە هەر ئوممەتێک نەگەڕابێتەوە لای خوا یاخی بوو بێ لای خوا شوێن دینی خوانەکەوت پێ خوای پرودگار چی بەسەر هێناوە کەواتە وە ڕەحمی خوایە ئێمە ئاخیر ئومەتین وە ڕەحمی خوایە باشترین کتابیش خوای پرودگار بۆی دابەزاندوین کەواتە لێرەدا تێبگەین پێویستە گەڕانەوەمان بۆ لای خوا و تەسلیم بوونمان بۆ خوا نوێژکردنمان، عیبادەتمان، تاعەتمان بە گوێرەی ئەو قورئانە بێ کە خوا بۆی دابەزاندوین، بە گوێرەی ئەو سونەتەی پێغەمبەر بێ عەلەیهی سەڵام کە ئەویش وەحیە و لەلایەن خواوە هاتووە، شوێن ئەوە کەوین لە ئیسلامەتیماندا. ئەگەر ئیسلامەتیەک بکەین بە گوێرەی ئەوە نەبێ کە لەلایەن خواوە دابەزیوە، چاک بزانن، برایانی بەڕێز خوشکانی ئیماندار واللهی خوا ئەو ئیسلامەتی قبول ناکا پیامبەری خوا علیه الصلاة والسلام لە حدیثێکدا دەفەرمێ من عمل عملا ليس عليه امرنا فهو رد هەر کەسێک کردەوەیەک بکات ئەمری ئێمەی لەسەر نەبێ فەرمانی ئێمەی لەسەر نەبێ ئەوە ئەو کردەوەیە مردوودە واتە قبول ناکرێ هەرچەندە عملەکەشت کردووە عیبادەتیش بێ بەڵام ئەگەر فەرمانی پێغمبەری خوای لەسەر نەبێ ختمی ئەوی لەسەر نەبێ قبول ناکرێ چۆن کە تۆ دەچیتە دائیرەیەک کە مدیری دائیرەکە بۆت خەتم نەکا ئەو معاملەیت لە قبول ناکرێ هەرچەندە خۆشت ماندووکەی بە هەمان شێوەش ئەو عیبادەت و دیندارێتی و ئیسلامەتی کە تۆ دەیکەی بەو شێوەیە نەبێت کە خەتمی قورآن و سنەتی لەسرە بەو شێوەیە نەبێت کە لەلایەن خواوە هاتووە کە پێغمبەر کردوێتی عليه ساسەلام لێت قبول ناکرێ چونکە تۆ شایدیە دەیخوای گەورە قورآانی دابەزاندووە و پێغمبەریشی بۆ ئێمە نردو عليه سلام کەواتە واجبە لەسرت شوێنی کەوی بەڵام جێگای داخە بەڕاستی زۆرێک لە مسلمانان عیبادەتی خوا دەکەن بەڵام ئەو ئاەتە بەسەریاندا تطبیق دەبێت فەرمێ عاملە ناسبە عاملەیە واتە ئیش دەکات زۆر ماندوو بووە عیبادەتی کردووە بەڵام ناسیبێت تەنها ماندووبوونی بۆ دەمێنێتەوە بۆ چونکە بەو شێوەیە نەبووە کە خوا فەرموویەتی کە پێغمبەری خوا ڕێگای بۆ کێشاوە سەڵات سلامی خوالی سەر بێ بە شێوەیەکی داهێنرا و هێنانە ناودین کردوێتی کە پێی دەوترێ بدعا شتیان لە دیندا داهێناوە کە لە دیندا نیە دیندارێتیەکیش کە لە دیندا نەبێ ئێمە بۆ دینی زیاد بکەین ئەوە قبول ناکرێ جا لە چەندەها لادا شت هێنراوەتە ناو دین کە لە دیندا نیە بۆ نمونە لە جانبی عیبادەتدا چەندەها شت زیاد کراوە کە خی پرۆدگا پێڕازی نیە و پێغمبەری خوانەی کردو عليه سلاات سلام لە دیندارێتیشدا ئەوە نیە کە بڵێم وەڵام من تا زۆری بکەم باشە نەخێر چۆن پێغمبەر کردوێتی ئەوا بیکەی ئەوە باشە شتێک کە نەیکردێ نەکردنی باشە مەڵێ جا عیباەتە و بە هەمان شێوەش جۆرە تونڕەوێتیەک و زێدەڕەویەک لە ناو دیندا کەسانێک دایان هێنا و دروستیان کردووە کە پێغمبەری خوا تونڕەو نەبووە زێدەڕەو نەبووە خەڵکی مسلمانی بە کافردانە ناوە خوێنی مسلمانانی بە حەڵال نەڕشتووە کەواتە ئەو ئیسلامەتی دەچین کە پێغمبەری خوا لەسەری بووە علی ساسان کە مام ناوەندی بووە کە بریتە بۆ لە دینێکی وەسەت و عادیلانە و دادپەروەرانە هەموو کەسێک حەقی خۆی هەبێ زڵم لە هیچ کەس نەکرێ گومانی خراپ بە کەس نەبرێ کەسی مسلمان بە کافر دانەنرێ خوێنی کەس بە ناحەق نەڕێژرێ بیدایەتی کارێک لە سەرەتادا توندڕەوێتی و هەڵەشە و حەماسەتێکی تێدا بەڵام دوایی دادەبەزێتەوە ئەگەر دابەزینەوەکە بۆ سەر سونەت و ڕێگا ڕاستەکە بێ ئەوە هیدا دراوە ئەگەر بۆ خوار ئەوە بێ بۆ دابەزینێکی تر بێ ئەوە گومڕا دەبێ کەواتە ئێمە نامانەوێت خەڵک تۆبە بکە بەڵام ببێت ئینسانێکی توندڕەو نامانەوێت خەڵک تۆبە بکە بەڵام تۆبەکەی تۆبەیەکی بدعکارانە بێ واتا بەس ئەوەندەیە ڕاستە لەمە دووە دزی ناکا و و هەروەها غیبەتی خەڵک ناکا و و هەروەها بهتان ناکا بەڵام دیندارێتێک دەکا کە فەرمانی خوا لەسەر نییە ئیسلامەتیەک دەکا کە پێغمبەری خوانەی کردو و پێ ڕازینی عليه سڵات و سلام کۆمەڵێک شتی هێناوەتە ناودین کە لە دین دانە خی گەورە و ئیسلامەتی ناوێت ئەگەر بێت و ئینسانێک تاوانبار بێ فاسق بێ زۆر چاکترە لەوەی مبتەدیع بێ چونکە ئینسانی مبتدع کە لە دیندا شتی داهێناوە ئەوە دەیخاتە پاڵ دین کە لە دینیشدا نییە بەڵام کەسێک بۆ نمونە ڕۆژوو ناگرێ بۆ نمونە نەزەر دەکا بۆ نمونە هەتا ئەگەر زیناش بکە خۆی بە گوناهبار و تاوانبار دەزانێ و ناڵە زیناکردن شەرعیەتی هەیە و دروستە بۆیە ئەو کەسە گوناهی کەمترە لەو کەسانەی کە بە حیساب تۆبە دەکا بەڵام دینداریەتەکەی بە شێوەیەکی بیدعە دەبێ واتە زۆر شت دێنێتە ناو دین کە لە دین دانیە ئیسلامت یەک ناکا بەو شێوێ بێ کە قورآن هێناویەتی و بە لە قورآاندا دابەزیوە و پێغمبەر عليه ساسام کردوێتی کەواتە لە بیرمان نەچێت مەرجی یەکەمی تۆبەکردن ئەوەیە کە بە دڵ بگەڕێنەوە لای خوا بەلاشە تەسلیمی خوابین مەرجی دووەمیش ئەوەیە کە شوێن ئەو قورآانەکەوین کە لەلایەن خوا و بۆ پێغمبەر هاتو عليه ساسان بۆ ئێمە بە گوێرەی ئەو قورئان و حەدیسی پێغەمبەری خوا علیه السلام دیندارێتی بکەین ئیسلامەتی بکەین تۆبەکەمان ئاوا بێ جا بۆچی ئێمە شوێن قورئان کەوین بۆ ئایا بچین نوێشکەین بەس نییە بە هەر شێوەیەک بێ نەخێر خۆی پێودگات فەر من قبل ئەیەتیەکم العذاب و بەغتەتەن پێش ئەوەی کە ئێوە عذابی خۆی پێودگارتان توش بێت وانتم لا تشعرون کە عذابی خوار لە کتو پڕ هات ئێوە هەستیش ناکەن یا لە شەودا عذابی خوات بۆ دێ یا لە ڕۆژدا خەریکی کڕین و فرۆشتنی خۆتی عذابی خوات توش دێ هەستیش بە خۆت ناکەی عذابی خوات بۆ هات لە ناوی بردیت پێش ئەوەی کە تۆ تۆ بە بکەیت و بگەڕێەوە لای قورآن جالۆ ڕۆژەدا ئاخ دەخوازیت دەڵێی یا لیتنی تبعت الرسول یا خۆزگە من سەرپێچی فەرمانی پێغمبەرم نەکرد بە علی ساسەلام خۆزگە من شوێن کەوتەی پێغمبەری خوابام وەکو پێغمبەری خوا علی ساسم دیندارێتیم کردبا نەک بە گوێرەی تعلیق و عادەت و داب و نەریت و باب و باپیرانمان وای کردووە ئێمە ساڵهای ساڵەوا بووینە و ئیسلامەتی ئاوا نییە ئیسلامەتی ئاوایە بزانە پێغمبەری خواسم چی کردو بیکە چی نەکردووە مەیکە ئەوەتە سێ کە ساتنە ماڵی پێغمبەری خوا علی ساسم سەحابە بوون یەکیان وتی من ژن ناهێنم لەبەر خاتری خوا دووەمیان وتی من شەو نوێش دەکەم قەت ناخەوم چۆن شەو دەخۆم من بەس دەبێت شەو نوێش بکەم بۆ خوا سێمیان وتی منیش بەردەوام بە ڕۆژوو دەبم و هیچ کاتێک ڕۆژوو ناشکێنم پێغمەری خوازم کە ئەوەی بیست فەرمووی بەڵام من ژنیش دێنم شەویش دەخەوم و هەروەها بە ڕۆژوش دەبم و چەندەها ڕۆژ هەیە ڕۆژوو ناگرم نەک لە ڕەمەزان ڕۆژی سنت هەر کەسێکیش لە سنەتی من لادا ئەوە لە من نییە کەواتە هەرچەندە ئەو سێ کەسە عیباەتی زۆریان دەکرد بەڵام چونکە زێدە ڕەویان کرد بوو ئەوەی دیندارێتی کە کردیان بدعە بوو خۆیان دایان هێنابوو نەک بە جۆری سنت بوو پێغمبەر علیسم لیان ڕازی نەبوو فەرمووی هەر کەسێک ڕغبەت بکا لە سنەتی من پشت هەڵکا لە سنەتی من ئەوە لە من نییە و و هەروەها لە ئاوی کەوسەر ناخواتەوە ڕۆژی قیامە و ناچێتە سەر حەوزی کەوسەر کەواتە با دینداریەتەکەمان بە گوێرەی سنت بێ بە گوێرەی قورآان بێ کە زۆر ئاسانە بەڵام کە بیر ئەو بیر عکاریمان تێکەڵ کرد ئەوە لێڵ دەبێ چۆن ئەگەر بێت و ئاوێک لە کانیاوە سەرچاوەکە وەریگری زۆر سافە و سازگارە بەڵام کە بە جۆگەلەکاندا دەڕوات دو کیلومتر دوورکەوتەوە لە کانیەکە چەندەها قڕولیتەی تێکەڵ بۆ زۆر لێڵە با بگەڕینەوە سەرکانیەکە دین ئاسانە چۆن ئەم کەن چۆن من کەم تەرخەمیم کرد لە حەقی خوای پەروەردگاردا و این كنت لمن الساخرین ئەو من گاڵتەم دەکرد پێیان دەوتم تۆبە بکە پێیان دەوتم دەرگای تۆبە کراوەتەوە بۆت بگەڕێەوە لای خوا ئەوە ڕەمەزانە و این كنت لمن الساخرین هەر کەم تەرخەم بووم لە حەقی خوا و گاڵتەم لەوە دەهات کە تۆبەی چی گەڕانەوە لای خوای چی بە ڕۆژووبوونی چی ڕۆژوو گرتنی چی و هەروەها چوون بۆ مزگەوتی چی قیامەتی چی محاسبەی چی گاڵتەم لەوە دەهات ئەی پەنا بەخوا دەڵێ یا حەسرەتە دەڵێ حەسرەت و داخێکی گران بۆ خۆم بەڵام کەی دوای ئەوەی کە عذابی خوای بۆ هات ئەو تەقولە لەو ئەن الله هەدانی لە كنت من المتقین دەڵە خۆزگە خوای گەورە هیداەتی منیشی دابا بۆ ئەوی منیش لەو کەسانە بام کە تەقوای خوایان دەکرد کە خۆیان لە عذابی خوای ئەمڕۆ دەپاراست یاخود دەڵێ ئەو تەقولە حینە تەڕە العذاب یاخود کاتێک کە عەذابەکەی خوا بە چاوی خۆی دەبینێت کە لە دنیا گاڵتەی لێ دەهات کە عەذابی خوا بە چاوی خۆی دەبینێ ئەو جا دەڵێ لەو ئەنە لی کەڕەتەن فەئەکوونە من المحسنین دەڵێ خۆزگە من گەڕانەوەیەکی ترم دەبێ بۆ دنیا خوای گەورە بمژێنێتەوە جارێکی تر فەئەکوونە من المحسنین بۆ ئەوەی لەو پیاوانە بم کە چاکەکارن لەو پیاوانە بم لەو ئافرەتانە بم کە ئافرەت بێ فکذبت بها بە درۆت دانا قورئان فەرمووی تەنها خوا خالقی کردن و خوا پەرستن واتان نەکرد هەتانە دەڵێ ئێمە لە خوا دروستی نەکردوین لە خۆمانەوە دروست بووین هەتانە دەڵێت ڕاستە خوا دروستی کردوین بەڵام ئێمە پێویستە لەگەڵ خوا هاوارکەینە غیری خوا و پێویستە واستە بۆ بۆ لای خوادانین و و هەروەها پێویستە حیوان بۆ غیری خوا سەر بڕین و پێویستە پشت و پەنامان غیری خوا بێ و هەتان بوو شەریکی بۆ خوا دادەنا هەتان بوو دەیوت خوا خێزانی هەیە هەتان بوو دەیوت خوای گەورە کوڕی هەیە پەنا بەخوای گەورە هەتان بوو وەصفی خواتان دەکرد بە شێوەیەکی واکە لە قورآن و حەدیثدا نەهاتبوو هەتان بوو شتێکتان دەخستە ناو شریعەتی خوا کە لە شریعەتی خوادا نەبوو دەستتان وت ئەوە دینی خوایە ئەو بیدعکاریەتان دەخستە ناوخوا کە ئەوە هەمووی تەکذیبە بە قورآن ئەوە هەمووی بێباوەڕبوونە بەو قورآن و حەدیسەی کە هاتووە کە خوای گەورە دەفەرمێ ئەلیەومە ئەکمەلت لەکم دینەکم ئەمڕۆ من دینم بۆ ئێوە تەواو کردووە و ئەتمەمت عەلەیکم نیعمەتی و ڕضیت لەکم الئیسلامە دینە خوای گەورە نیعمەتی خۆی بەسەردا ڕشتین بەم ئیسلامە فراوانە و هەروەها ئیسلامی بۆ کردین بە دین کەواتە کە خوا دینی تەواو کردو بۆ تۆ تۆ بۆ شتێک دێنیتە ناودین کەشتی ترت هێناوە ناودین کەواتە قورآانت بە درۆدانا کە فەرمووی دین تەواوە تۆ دەڵی نەخێر دین تەواو نابێت تاوەکو منیش تەواوی نەکەم ئەوەش بەڕاستی لە دین دانەهاتون ئەو جۆرەشتانە بۆ ئێمە بیکەین کۆمەڵێک شت هەیە کە لە دین دانیە بۆ نمونە مەولودێک دەکرێ کە کاتی خۆی لەوانەیە پادشایەکی زاڵم دەسەڵاتدارێک ئاغایەک یا کوێخایەک لەگەڵ ڕێزمدا بۆ ئاغای باش بۆ کوێخای باش بۆ دەسەڵاتداری چاک و عادل بەڵام لەوانەیە ئینسانی زاڵ مستەمکار هەبوو بێ فەرزی کردووە لەسەر هەر چەند کەسێک بە پارە هەموو واجباتەکانی لەسەر لابن و هەروەها هەرچی تاوانشی کردووە بۆی بپۆشرێ لە مەولوددا باز دەکرێت کە زاڵمێکی خوێن ڕێژی زۆر زۆر تاوانبار هەبوو ڕۆژێکیان ئامۆزایەکی هەبوو دەیویست چی لێ بکا دەیویست کە سوڵتە و دەسەڵاتی لێ بستێنێ و بیکوژێت پاشایەکەی بکوژێت بەڵام بەڵام بەهۆی ئەوەی کە مەولودی کرد ڕۆژێکیان کە ئامۆزاکەی زەفەری پێبرخەنجەری لێ دەرهێنا دەسەڵاتدارەکەی بگوژێ پاشاکەی بگوژێ خشتەیەک لە دیواری هاتە دەرێ یەکسەر بەو ئامۆزایایی کەوت کوشتی و دەنگێک لە ئاسمانەوە کوتیان ئەی پاشا هەرچەندە تۆ زۆر خوێن ڕێژ و ستەمکار و تاوانباریت هەرچەندە تۆ زۆر خوانە ناسیت بەڵام چونکە یەک جار مەولودت کردووە ئەوە ئێمە نەجاتماندای ئەوە ئەگەر وابێت دەبوو سەدام حسێن زۆر جار نەجاتی بێت چونکە زۆر عزەت دوری کە ئەوەی دین بوو لەگەڵی نەبوو بەڵام بە ناوی دینەوە فێڵیان لە خەڵک دەکرد و خوێنی خەڵکیان دەڕشت مەولودی زۆریان کردن بۆ خشتەیەک دەرنەپەڕی سەددام ڕزگار کات کەواتە بە ئێمە شت نێنین ناودینەوە کە لە دیندا نییە کۆمەڵێک شت کە هێنراوەتە ناودین ئەسڵ و ئەساسی نییە ئەوە بە درۆدانانی قورآانە کە قورآان دەڵێت دین تەواوە لە قورآان دانە ئەوان دەیهێنە ناودینەوە دەڵێن زیادە چاکە ئەگەر دیوارێک تەواو بوو لە خۆتەوە بێنی خشتەیەکی لێدانەی ئەوە قبول نییە ئەو خشتەیە دیوارەکە ناشیرن دەکا نەک دیوارەکە جوانکە کەواتە وەیەومە القیامەتی تەڕە الذینە کەدەبوو على الله وجوههم مسودە ئەو کەسانەی کە کذبوا علی اللە درۆیان بە ناوی خواوە کرد شتێکیان کرد کە لە خوا نەیفەرموو بوو خوا نەیکرد نەیوتبوو لە خۆیانەوە شتێک دێنە ناو دین ئەوە دەبینی ڕوویان ڕەشە بۆیە ڕۆژی قیامەت یومە تەبیەض وجوه وتسود وجوه ڕۆژێکە کە هەندێک دموچاو تێیدا ڕوسپی دەبن هەندێکیش ڕوڕۆژ دەبن ئیبن عباس دەفەرمێ ئەهلی سنە ڕوسپی دەبن ئەهلی بدعە ئەوانەی شت دێننە ناو دین ڕوو ڕەش دەبن ڕۆژی قیامەت بۆ چونکە شوێنی ئەو قورآانە نەکەوتن وەکو پێویست شتێکیان هێنا ناودین کە لە دیندا نەبوو کەواتە خی گەورە دەفەرمێ لەو ڕۆژەدا دەبینی ئەوانەی کە ڕوڕەشن وجوههم مسودە ئەوانەی کە درۆیان بە ناوی خواوە کرشتیان هێنا ناودین ئەوانە ڕۆژ دەردەچن و ئەلیس فی جهنم مثوى للكافرین ئایا لە جهنمدا شوێنی ئەوان نابێ مثوى للمتكبرین ئایا شوێنی ئینسانی خۆ بەزل دانەر نییە کە پێی گەورەیە خۆ بەزل دادنێ شوێن قورآن و سنت کەوێ کە ئەنەما قورآن و سنت شمولی ئەو ناکە کاکە بگەڕێەوە لای خوا لە خواب ترسە هەرچەندە تۆ دەسەڵات داربی هەرچەندە دۆڵەمەند بی تۆ هەر عبدێکی زعیفی خوای قورآانەکە بۆ منی شەو بۆ تۆشە تۆ بەکردن لەسەر منیش و لەسەر تۆش واجبە خۆت بە گەورە مەزانە خوای گەورە خەمی لەسەر نەهێشتین و ئێمەی خستە ناو ئەو بەهشتە خۆشەوە جەداوکارم لە خۆی پڕگەرمانتە ماخاتە بەهشتەوە و داوا دەکەم لە هەموو مسلمانان ئەگەر چی پڕایی زەوی تاوانیشیان هەبێ دەرگای خوا دەرگای ڕحمەتی خوا فراوانترە با بگەڕێنەوە فرسەتە لە دەست خۆیان نەدەن تۆبە بکەن بەو شێوەی کە باسمان کرد خوا لەیان خۆش دەبێ خوای گەورە لە هەمومان خۆش بێ و ڕحمان پێ بکاو تۆبەمان لێ قوبڵ بکاو بمانگەڕێن تۆ لای خۆی بەهشتمان بەنسیب بکە خوای گەورە پاداشتی هەموو